مەبەستی لەوەیە ئەو کەسەی کە بە تەنیا ڕیواەت دەکاتن و هەموو زانان کۆکن لەسەر ئەوەی کە ئەو کەسە لاوازە و لاوازیەکەشی بریتییە لە درۆکردن، درۆکردن نە لە فەرموودەی پێغەمبەری خۆشەویست صلی اللە علیه وسلم، چونکە ئێمە دوو کەسمان هەیە درۆ دەکاتن، یەک لە قسەی خۆیدا، قسەی ئاسایی خۆی لەگەڵ خەڵکی درۆزنە، ئەوە فەرموودەکەی وەکو عقوبەیەک لێ وەرناگیرێتن، پێی دەڵێن مەتروک، بەڵام کەسێک ئەگەر بێت و لە فەرموودەی پێغەمبەری سەوسەم درۆ بکا کە دێینە سەری لە کۆتا جۆرەکانی فەرموودە لێرە لەم منزومەیەدا کە مەوضوعە ئەو کەسەی کە درۆ بەزاری پێغەمبەری دەکا سەوسەلەم پێی دەڵێن واضع کەسێک کە درۆ هەڵدەبەسێتن بە زاری پێغەمبەری خۆشەویست سەوسەلەم ئەوا فەرموودەکەی هەرناوی لە بۆ ئەوە ناوی لێنرا فەرمودیان لە زمنی فەرموودە ناوی هێنراوە تەنها لۆ بەیانکردە ئەگەرنا هەلبەسترا و هیچ فڕی بەسەر فەرموودەوە نییە درۆ بوختانێکە بە پێغەمبەری خۆشەوی سەل الله عليه وسلم بە زاریوی کراوە بە زاریوی یا کار و کردەوەک خرایتە پاڵەوی کە ئیوی نییە بەڵام مەتروک ئەو کەسەیە کە درۆ دەکاتن لە قسەی ئاسایی خۆیدا لەگەل خەلکی بۆیەش دوو لە تەیسیر مستەلەح حەدیس کە شیخ مەحمود تەحان باسی دەکاتن دەڵێ دوو هۆکار هەیە بۆ ئەوەی کەسێک ڕاویەک تۆمەتبار بکرێتن بەوەی بە کە مەتروکە یەک هۆکار یەکەم ئەوەیە کە ئەم فەرمودە تەنها لە ڕێگەی ئەم ڕاویەوە گێردرابیتەوە و پێچەوانەی بنەمە کارپێکراوەکانیش بیتن یانی تەفەڕودی تێدا هەبیتن و هەروەها بە پێچەوانەی بنەماکانیشەوە بیتن کەسەکە لاواز بیتن و کەسەکە دروی لە قسە ئاسایەکانیەوە بە دەرکەتبین ئەوی دووەمیش ئەوەیە کە لە قسەی ئاسای خۆی درۆی کردبی بەڵام لە فەرمودەی پێغەمبەری خۆشەویستە وسلم درۆی لێ بەدی نەکراوە نمونەشی هینایتەوە وەکو ئەو فەرموودەی کە، عمرو بن شمر الجعفی الکوفی الشیعی عن جابر عن ابی طفیل عن علی و عمار قال دەڵێ وەکو عمرو بن شمر جعفی ئەوش لە جابری ئەوش لە ابی طفیلیش ئەوش لە علی و عمار هەردووکیان پێکەوە دەڵێن پێغمبەری خۆشەوی سەلم قنوتی دەخوێندنەوە لە نوێژی بەیانی و ڕۆژی عرفە او أخير يعني بيتي آه، سيودو و حديثي موضوع حەدیثی إمام بيقوني دفرمد والكذب المختلق المصنوع على النبي فذلك الموضوع أو درويي كهالبسراوة وساختية دراوەتە پاڵ پێغەمبەری خۆشەوی سۆسەلم ئەمە پێیاڵێن مەوضوع مەوزۆعیش لە زمانەوانی لەوە هاتووە کە شتێک بدرێتە پاڵ کەسێکی تر شتێک کە بدرێتە پاڵ کەسێکی تر ئەوە پێی دەڵێن مەوضوع و لە زاراوەدا بریتییە لە درۆکردنی ڕاوی لە فەرموودەدا بە جۆرێک کە شتێک کارێک قسەیەک بداتە پاڵ پێغەمبەری خۆشەوی صلی الله عليه وسلم کە ئەو نەیفەرمووە و ئەنجامیشی نەداوە و ئەم کارەش ئەم درۆ هەلبەستنەش بە ئەنقەستەوە بکاتن درۆ بە زاری منەوە بکاتن با جێگەی خۆی لەناو ئاگردا خۆش بکات لێرەدا متعەمی دەنواتە بە ئەنقەست وە کەسێک دەبینی بە خەتە بە هەڵەدا دەبینی تووشی هەڵە دەبیتن لە گێڕانەوە ئەمە جیا دەکرێتەوە لۆیە ئەگەر کەسێک بێت و بە ئەنقەست ئەم کارە بکاتن ئەوە کەسێکە وەضاعە دەجالە درۆزنە و بە هیچ شێوازێک ئەگەر بێت و ئەمەی لەسەر تاقی کرایەوە و لەسەری ساغ بۆەوە ئیتر فەرمودەی لێوەرناگیرێتن وەکو عقوبەک ئەمەش لە مەترووک پلەیەک خراپترە. مەترووک گوتمان هەر چەندە کە کەسەکە جێی سیقە نییە و فەرموودەکە ڕەت دەکرێتەوە وەرناگیرێتن لەبەر ئەوەی کەسێکە لە قسە ئاساییەکانی خۆی درۆ دەکاتن و کەسێکی لاوازە لاوازیەکەی گەورەیە پێچەوانەی بنەماکانە کارپێکراوەکانە و تەفەڕودیش دەکاتن ئەوجە هەموو ئەوەکانی لێ کۆبوویتەوە ئەمە مەوضوع هەر وەکو ئەوە نەبیت لە لە مەقامی بەیان کردن نەبێتن هەر ناچیتە خانەی فەرموودەوە دیارە زاناکانیش وهروا پێشەوەی لەسەر تەلیفاتیش و زانایانیش لەسەر جیاکردنەوەی ئەو ئەو هەڵبەسراوانە لە فەرمودەکانی تر قسە بکەین باسی فەرمودەکەی تریش بکەین کە ئەمەش ئیمان مسلم لە مقدمەی سەحیحەکەی خۆی هیناوەتەوە لەبەر ئەوەی لەناو خودی سەحیحی نەهیناوەتەوە لەبەرەوەی لە گوێرەی مەرجەکانی نییە بەڵام لە مقدمەکەدا هینایتەوە وەکو ئیستی ناس واتە خۆی درۆزنە و ئەو کە سەشی کە لێ ڕیوایەت دەکاتن ئەو کە هیچ کە دە زانیتن کە سێک درۆی کردیە بە زاری پێغەمبەر سە سلم خۆ شی ئە مە دە زانیتن و ئەو ڕاستیە دە زانی و ئەو کە زبە دە گێڕیتە وە دە بیتە درۆزنی دووە. لە دوو درۆزنی یەکەم کە ڕاویە سەرەکیەکەیە کە درۆ ئەوەکەی درۆەکەی کردووە ئەوەش کە دەگێڕتەوە لێی لێی دەگێڕتەوە ئەویش دەبیتە درۆزنی دووەم خی تاالە بمان پارێزیت ئەمەش هۆکاری سەرەکی بووە لەوەی کە زۆرێک لە گەورە هاوڵانی پێغەمبەری خۆشەوی سەل الله عليه وسلم خۆیان پاراستووە لەوەی کە زۆر ڕیواەت بکەن بۆ نمونە دەک زۆر دەبینی ئیمامی ئەبوبەکر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ ئیمامی عەمەر ڕیوایەتیان لە پێغەمبەری خۆشەویست صلی الله علیه وسلم زۆر کەمە هەندێک ئەوە دەدەنە پاڵ مەشغولیەتیان سەرقالبوون سەرقالبوونیان بە ئوموری خەلافەت بەڵام هۆکاری سەرەکیەکەی حرسی ئەوان بووە ترسی ئەوان بووە خۆ بۆ ئەوەی خوای نەخواستا توشی گوناح نەبن ئەمەش واتای ئەوە نییە ئەوانەی کە زۆر فەرمودەیان گێڕایتەوە کەسی لە خواترس نەبووینە یا حەریس نەبووینە نەخیر بەڵام ئەمەش ئی سەردەمێکە دەبی جیاوازی بکرێتن لۆێ ئەو کەسانە کە شوبهە دروست دەکەن لەسەر فەرمودەکانی پێغمبەری خۆشەوی سەلاسەلم سنەتەکەی زۆر جار دەبینن دەڵێ یا بئەڕد القرە دی دیارە ئەو شوێنەی کە لی هاتووە ئیمامی ئەبوو هۆڕی ڕازا ڕحمەت خوا لەسەر بێتن دەوس ئەو شوێنە مەمونی زۆر بووە بۆ ئەڕدل قرە دیش ناو دەبا ئەمە مەبەستی ئەوەیە مەبەستی لۆ دووشت دەگەڕێتەوە یەک ئەو سەردەم کە ئیمان عمر ئەو قسەی فەرمووە نزیک بووە لە سەردەمی دابەزینی قورئان، بۆ ئەوەی قورئانیش هێشتا لەو سەردەمە نەنووسرابووەوە یا خەریک بوو تازە دەنووسرایەوە، بۆ ئەوەی تێکەل نەبی لای خەڵکی، ئەوانە کە ناشارەزانە لێیان تێکەل نەبی فەرموودە و قورئان، یەک لەوە بوو، ئی دووەمەنیش ئەوە بوو کە حرصی ئەوان بوو لەوەی کە خوای نەخواستە زیاد و کەم نەخرێتە ناو فەرموودەکانی پێغەمبەری خۆشەویست سەلەوات و سەلام. ئینجا کە سەردەمەکە گۆڕا و پێویستی پیا هەبوو گەورەزانانی تریش و فەرموودەیان گێڕاوە و بۆ خەلکیان بەیان کرد و بەرەکاتی ئەم گێڕانەوەش هەتا ئەوڕۆ هەتا کۆتایی دنیا بەردەوام دەبێتن ئیبن جەوزی ڕەحمەتی خوای لەسەر بێ کتابێکی هەیە بەناوی مەوضوعات بەڵام وەک ئیبن عثیمین ڕەحمەتی خوای لەسەر بێتن لە شەرحی خۆیدا دەفەرمێت زانان پێیان وایە یعنی هەر کتابێک کە لەسەر مەوضوعات دانرابوو بە تایبەتی ئی هەندێک زانا کە مەشهورن بە تەساهل لە بواری مەوضوعات ناکرێ پشتیان پێ ببەستن بڵێن وەڵا لەبەر ئەوەی ئیبن جەوزی مەسەلەن ئەو فەرموودەی لە مەوزوعاتی خۆی هینایتەوە ئەوە فەرموودەیەکی هەلبەسراوە و تەواو ڕەت دەکرێتەوە و هیچ جێگای وەر ئەوە نییە لە هەڵوەستەکردن نیە نەخێر چونکە دیارە هەندێک فەرموودە هەیە کە گەورە زانانی وەکو ئیمای مسلم بە سەحیحیان داناوە بەڵام ئیبن جەوزی بە مۆزوعی داناوە لەبەر ئەوەی شروعی بە مەوزوع دانان لای ئیمام ئیبن جەوزی ئاسان بووە زۆر بە ئاسانی فرەرمودەیەکی حکمی لەسەر دەدا بە مەوضوعی ئەوش مەسلێکە ئێمە خۆمان لە هەرلان قورتێنین مەناهێجی محەدسینمان هەیە کە هەر زانایەک ڕێچکە و بنەمای تایبەت بەخۆی هەبووە بۆ حوکمدان بەسەر حەدیس و بەسەر ڕاویەکان بەسەر سەنەدەکانەوە هۆکارەکان چ بوونە لە دانانی مەوزوعات هەندێک هۆکار بریتی بوونە لە دەمارگیری لەسەر مەسهب بریتی بووە لە دەمارگیری لەسەر مەسەب کەسێک لەسەر مەسەبێکی خۆی بە تایبەتی ئەوانای کە دەڵێن مەسەب مەسەبی ئەهلی سنە و جەماعتی لێبی نەدەر مەزاهبی باتل فیرەقی باتل ئەوانە لەسەر ئەوەش کە لەسەر گومڕایی بوون بیداوە دەڵالت بوون دەدیتی داندید کە هیچ بەلگەیەکیان نییە نەسێکیان نییە کە پاڵپشتی بکات لە گومڕایی خۆیان زەلالەت و بیدعی خۆیان هەڵدەستان بە دانانی هەڵبەسراوەکان بۆ پشگیری لە مەسەبی خۆیان و هۆکارێکی تر لەوانە ناوازەبوون بە دیارکەتن بۆ ئەوەی شتێک بڵێن کە خەڵک پێشتر نەیگوتووە یا هەندێکیش تریش بە گۆتەی خۆیان دانگۆ ئێمە درۆ دەکەین بە زاری پێغەمبەری خۆشەویست وسلم هەندێک شتی جوان دەدەینە پاڵ پێغەمبەری خۆشەویست وسلم لەبەرەوەی جوانە و خزمەتی دین دەکا و بە گۆتەی خۆن ئەمەش نیازێکی زۆر پیس و گلاوە دین پێویستی بە شتی باتڵ و بە نعوذ بالله درۆکردن بە زاری پێغمبەریەوە نییە سەل الله وسلم ئەوەی پێویستیمان پێ هەبی لە کاری دین هەموو لۆمە شیکرایتەوە لە قورآان داهاتووە لە سنەتی پاکی پێغمبەری خۆشەوی سەل الله وسلم داهاتووە و بۆ کارێکی تریش منافقەکان کافرەکان زندیقەکان نامیلکەیەکی بچووک یا کتێبێکی بچووک بە زمانی شیرینە کوردی ئامادەمان کردووە و گۆڕانکاری کۆتایی بەسەردا دەینین شەڵا دەخینە بەردەستی ئەوانەی کە خولیای فێربوونی زانستی شەرعین شاڵە هەر کەسێک حەزی لێبێتن دەتوانیتن ئەو تۆمارە دەنگیانەی ئێمە کە نۆ وانەیە هەمویان گوێ لێ ڕابگریتن کتابەکەش بخوێنیتەوە و هەر کەسێک ئەگەر بێت و ئەم تۆمارە دەنگیانە گوێ لێ بگریتن و کتابەکە بخوێنیتەوە بە سەرکەوتووی لە تاقیکردنەوەی کۆتایش دەربچێت کە بە شێوازە ئەلکترۆنی ئەنجامی دەدەن ئیشاڵە ئیجاازەی یانی لە شارحەکانەوە ئەو کەسانەی کە مەنزومەیان شی کردیتەوە و الحمدللە ئێمەش ئەو مۆڵەتەمان لە شیوخ خۆمان وەرگرتوە ئەوانیش لە شیوخی خۆیان و ئەو کەسەش کە لە ئێمەوە مۆڵەت وەرەگرێتن دەتوانیتن لەمەو دوا ئەم مەنزومەیە شی بکاتەوە بەو شێوازە کە ئێمە شیمان کردۆتەوە و ئەمەش هەروەک چۆن لە شووی خۆمان وەربان گرتووە دەتوانن سوودیش لە تۆمارە دەنگیەکانی ئێمە وەربگرن لەوە لەو نامیلکە و کتابە وەربگرن کە وەقفە فی سەبیل الله و لە پێناو خۆیدا ئیشاڵە بەلاو دەکرێتەوە